قانع لە کۆکردنەوەی بورهان قانع دیوی دووەم لە لاپەڕە چوار سەد و بیست و سێ و کۆتری ئاشتی ئەی کۆتری ئاشتی ئەی نووری چاوم تەسکینی ئێشی جەرگی قرچاوم بێرە گەرد و لوول باڵ ڕاوەشێنە، بە ڕووییەتیدا ئاشتی بنوێنە. چۆن ئێمە لە جەنگ تەواو بێزارین، لەبەر هەژاری یەکجار بێمارین. ئێمە هەوڵەدەین بۆ ئاو و بۆ نان، ناشترسین لە جەنگ یان لە ڕووی مەیدان. ئەی کۆتری ئاشتی، ئەی هۆی ئاساییش، بە خۆت ئەکەوێ جلوە و نوماییش. شەققەی شاباڵت، با کەڕ کا دوژمن بخا ئاساییش هەزار وەکوو من. دڵداری لادێ دڵداری لادێ سەیرێ جوانە بۆت بەیانەکەم زۆر چاک بزانە کاتێ کوڕ و کچ تەمەن شەش ساڵن یەک بۆ یەکتری دراوسێ ماڵن بە جووت ئەگەڕێن لە دەشت و سەحرا بێ دایک و باوک بێ خوشک و برا یا یا چێچە قولێ یاخو چاوشارکێ یا چێچە قولێ یاخو چاوشارکێ گۆرانی وتن یاخو هەڵپەڕکێ یا ماڵە کۆچێ یاخۆ گیاکەندن بۆ باوک و برا نان بۆ دەشبردن لە ڕێدا ترسی مەشکە دۆڕشتن تاوێ ڕاکردن تاوێ دانیشتن لە ڕێدا ترسی مەشکە دۆڕشتن تاوێ ڕاکردن تاوێ دانیشتن هەتا ئەگەنە سەرگێرە و خەرمان ئەچنە ناوەڕاست کۆڕی دەشتەوان. نانیان دا ئەنێن بە جووت دوو بە دوو ئەگە ڕێنەوە هەروا زوو بە زوو کاتێ دێنەوە بە گاڵتە کردن هاشاوڵ بۆ گوێی یەک تری بردن کە ئەگەن بە ئاو و شەڕە ئاو پرژێن تاوێ پێکەنین تاوێ شەڕە جوێن ئەم چەپۆکێ لەو ئەو چەپۆکێ لەم ئەدەن لە یەکتر بە بێ زیاد و کەم. کە ئەگەنۆ ماڵ هەر یەک ماڵ خۆیان دایکیان خێرا نان دێنێ بۆیان هەتا تەمەنیان دە دوانزە ساڵە پێکەوە ئەبن ئەم دوو مناڵە ئەمجا کچ تۆزێ تووکە وەرێنێ دەم و چاوە شوا و عیشوە ئەنوێنێ لە موورووی سەوز لە شین و لە سوور لەرزانە ئەکا بەرق بدا لە دوور. پێچکەی کەڵانە یا قۆشەی عەجەم ئاوێزان ئەکا لە زۆر و لە کەم بۆ کیسەی سەرسنگ سمڵ و ڕەیحانە تا بۆنی خۆش بێ ئەو کچە جوانە کڵاشی پەڕۆ بە بەن ڕەش چنراو کوڵەنجە چیتی سوور کۆن و داڕزاو قەڵا قۆچکەکەی بستێ چاوی سوور قەڵا قۆچکەکەی بستێ جاوی سوور کەچی ڕوومەتی بە چەشنی بلوور سونکە سابوونێ لە لە تێ شانە لە تێ ئاوێنە لە گیرفانیانە کوڕیش بستێ خان فەقیانەی ملی کەوا کۆن باوکی بۆ بەرگوجلی نێرگز چیتی سوور هەڵە دڕێ سێ جار نیوگەز ببورن نیوگەز چیتی سوور هەڵئەدڕێ سێ جار ئەیداتە سەر یەک درێژ وەکوو مار سەپاڵێ ڕەشتی مێزەری سەری چەپکێ گوڵەکە لە بەر کەمەری بستە خامەکە ئەخاتە سەر شان دێت بۆ چاوبڕکێ گوێبانە و گوێبان ئەگا بە کچە لە ڕێی کانیواو مەرحەبا گیانە مەرحەبا سەرچاو ئەڵێت بە کچە خۆزگەم بە جاران هەر پێکەوە بووین شەو سوو ئێواران بە پێکەنینۆ کچ دێتە وتار چاوبڕکێ ئەکا لەگەڵیا جار جار تاوێ ئیشارە تاوێ پێکەنین کچ لە ترسانا بۆ باوک نواڕین کوڕ ئەڵێ بە کچ وایە نیازم گەر بۆم ڕێکەوێ هەر تۆ ئەخوازم حەزت لێ ئەکەم سوچی خۆم نیە دڵ لەسەر تۆیە دەسەڵات چیە. کچەڵێ بە کوڕ لاچۆ درۆزن کەم گاڵتەم پێ بکە پەن مەدە بە من کوڕکە زانێ وا کچ حەزەکە بە پێکەنین و سوێندی بۆ ئەخوا. ووسەی سادقە وە و میری سورە دڵم هەر بۆ تۆ چەشنی تەنورە وە برایم سەمین ها لە گەرمیان وە کابلە سورەی ماڵە مەریوان وە نەبی یۆنس وە هۆمەر مەنان دەستت نابڕم سەوڵی خرامان بە ڕاستی ئەڵێم گاڵتەت پێ ناکەم داوای هەرچی کەن زوو بە زوو ئەیدەم بەڵام پەری خان هیچ کەست نەمرێ دەمەکەت بێنە ماچێکم بەرێ. ئەمجا کوڕ ئەڵێ گیانی شیرینم بە وەڵڵا بۆ تۆ دڵ ئاگرینم ئەمشەو وادەمان کە لاوەی لاماڵ بگەین بە یەکتر سا بە هەر ئەحواڵ پەری خان هەتیوە ترسم دایکم بزانێ تێر و پڕ لێم دا هەتا ئەتوانێ کاکەم بزانێ لەت لەتم ئەکا باوکم خراپتر لە ناوم ئەبا شەریف. کچێ مەترسە دونیا تاریکە هاتمە کەلاوە بۆتە کەم فیکە کە فیکەکەت بیست هەڵسە بێ بۆ لام ئیتر خوا حافیز وا من بە تەمام لەویا جیا ئەبنۆ ئەسنۆ ماڵ خۆیان بەر و بەراوسێ ئەڕوانن بۆیان ئەمجا ئەم کوڕە زۆر بێ قەرارە هەر چاوەڕێیە لە بۆ ئێوارە کاتێ کە شەو هات دونیا بوو تاریک کوڕ لە کەلاوە ئەکا فیکە فیک کچکە گوێی لێ بوو خێرا هەڵئەواسێ کچکە گوێی لێ بوو خێرا هەڵەسێ هەتا کەلاوە هیچ ڕاناوەستێ کوڕ ئەڵێ هاتی نووری چاوەکەم ئارامی دڵەی لێ قەوماوەکەم کە ئەگەن بە یەک دەست لە ملکردن دەم بۆ ڕوومەتی یەکتری بردن دەستێ لەسەر مل دەستێ لە سینە بەدەم ماچ بەدەست مەمک گوشینە کچ ئەڵێ لاچۆ وەی وەی دایە گیان وازم لێ بێنە بۆ خاتر قورعان هەتا یەک سەعات هەر دەس بازیە کچ و کوڕ لە یەک زۆر زۆر ڕازیە لە پاش سەعاتە ئەچنەوە بۆ ماڵ هەر کەس بۆ جێی خۆی سا بە هەر ئەحواڵ لە پاش سەعاتە ئەچنەوە بۆ ماڵ هەر کەس بۆ جێی خۆی سا بە هەر ئەحواڵ دایکی کچەڵێ ڕۆڵە لە کوێ بووی بۆچی دیار نەبووی توخوا بۆ کوێ چووی کچ دێتە وەڵام بە هەزار قورحان نیو سەعات چوومە لای باجی ڕێحان توخوا دایە گیان یەکجار نەخۆشە هێندە هیلاکە دڵ بۆی پەرۆشە دایک ئەزانێ کە بۆ کوێ چووە بەڵام دەنگ ناکا پیشەی خۆی بوو دایک، کچی خۆم دەخی لامان سەد ئامان باوکت نەزانێ چووی بۆ لای ڕەیحان بێت و بزانێ سەرت ئەبڕێ بە چەقۆیە کول زکت هەڵەدڕێ. کوڕ، کەوتە بەیانی کوڕ بە قیتەقیت ئەخاتە ملی دەسەسڕێ چیت؟ بۆستە خامەکە ڕائەوەشێنێ بە بەردەم کچە عیشوە ئەنوێنێ ئەو شەو تا بەیان هیچ نەبووە خەوی ئەچێ بۆ دەرگای یارەکەی شەوی ئەگەر نۆ بە یەک ئەم دوو دڵدارە ئەنواڕن بۆ یەک هەتا ئێوارە ئەگەنۆ بە یەک ئەگەنۆ بە یەک ئەم دوو دڵدارە ئەنواڕن بۆ یەک هەتا ئێوارە نیوەڕۆ دوا کچی چاو بەڵەک نیوەڕۆ دوا کچی بەڵەک چاو گۆزە هەڵەگرێ بۆ سەر کانی و ئاو دیسان کوڕە چێ بۆ ڕێگای کانی لە کۆڵانا شان ئەدا لە شانی وەعدە وەرەگرێ بۆ شەوی دووهەم ئەچنۆ کەلاوە بەبێ دەرد و خەم کە لە کەلاوە نزیک یەک کەوتن ئیتر حەرامە خواردن و خەوتن لە پاش دەس بازی و هەرا و زەنایان دێنە سەر تەگبیر بۆ ئێستا و لایان بڕیارێ ئەدەن هەردوو دوو بە دوو نە ئەو ژن بێنێ و نە ئەم بکا شوو. بەیانی کوڕە زۆر بە بێباکی دەردی دڵی خۆیی ئەڵێ بە دایکی، دایە بزانە بێ ترس و ئازاد کە من حەزەکەم لە کچ مام موراد، بڵێ بە باوکم نەڵێ مناڵە، گەر بۆم نەیەنێ ژیانم تاڵە. دایک لە سەر جێ لە کاتی نووستن وتی بە مێردە گوێ بگرە لە من، شەریفی کوڕت زۆر بە خاترشاد داوای ژن ئەکات پەخەی مام موراد. باوک، ئافرەت شەریفم هێشتا مناڵە وازی لێ بێنە دە دوانزە ساڵە. دایک، ئەی هوو پیاوەکە من خۆم ئەزانم حەزی لێ ئەکا دەردی لە گیانم. باوک، جا بەڵکو ئافرەت کچ نەبێ ڕازی خوا خۆی ئەزانێ کێ بێ دڵخوازی. دایک. نەنە پیاوەکە ئەو خراپترە پەخە بۆ شەریف تەواو حازرە باوک کچی مامراد هاوماڵ من نییە کچم ناداتێ دەسەڵات چییە خۆی بە زل ئەگرێ کچ نادا بە من مەم خەرەتانەی گشت دۆست و دژمن ئەو چوار پێنج بزن و مەڕێکی هەیە یەک دوو پەڵاس و بەڕێکی هەیە دوو دیزەی سوور و خوانەیێ گڵین شەکردانی دار بەر ماڵی شاڵین گوریسێکی گووش پەتێکی چنراو هەمانە کۆنی لە گاڵ دا گیراو بێڵێکی دارین بێژنگێ دڕاو گۆزەیێ تازە و گۆزەیێ شکاو کچم پێ نادا خۆیشم خنکێنم بەرامبەر بە ئەو من چۆن ئەنوێنم دایک. باوک ئافرەتە و کچە بە نووشتەی قازی بە ماڵی ئێمە قەت نابێ ڕازی چونکە ئەو کچە ناسک و نازدارە بێچوە دەوڵەمەند لە دێ دیارە بابیشم دەنێ من هەر نامەوێ بۆم بەخێو ناکرێ بۆ تەنیا شەوێ هەتا ئەم چەرخە وا بوخلێتەوە زامی هەژاران زوو بکولێتەوە. تۆیشم پێ زیادە بوکم بۆ چییە زۆردار نایەڵێ هی سوودی نییە ئەرنا من و خۆم شەریفی کوڕم ئەرنا من خۆم و شەریفی کوڕم بە نووکی گاسن کێو هەڵئەدڕم گەر زۆردار نەیبا بۆچی والاتم شڕ و شیتاڵ و زەبوون و ماتم. بووکەوشی ئەوێ کە بیکاتە پێی جاج جاجمی ئەوێ کە شەو بنوێ پێی دایک نەنە پیاوەکە کچە مەمنونە دڵی بۆ شەریف زار و زەبونە باوک کەوتە بەیانی مامە ڕەمەزان کەوشی کردە پێ کۆڵان بە کۆڵان سۆفی مەولان و کاکە ئەوڕەحمان کوێخا باوەیس و لالە نەریمان بۆ ماڵ مام مراد سەرپاکی بردن بۆ دەنگ و باسی خوازبێنی کردن باوکی پەخە مام مراد وتی دەروێش ڕەمەزان کچم نازدارە ئامان سەد ئامان بۆت بەخێو ناکرێ مەچۆرە ژێری بەڵکو کەنیشێ تری بۆ بێری باوک وتی هاچیت کرد سابێ قەزابی تۆ گەورەی منی ئەبێ ڕەزابی دەروێش و سۆفی کە ڕوویان تێکرد گفتیان لێ سەند زۆر بە دەست و برد دەستی ماچ کرا موبارەک بادی یەک بۆ یەکتری بە ڕەویەی شادی لە پاش چەند بەینێ زەماوەند کرا پەریخان بۆ لای ماڵ شەریف برا. خەتای قانوونی چەوت و چەوێڵە، قانوون کام قانوون هەر فڕ و فێڵە. گەر شەریف زۆردار وازی لێ بێنێ هەر ساڵێ بووکێ ئەتوانێ بێنێ. دە ساق و چاو ساق بۆ ئیش زۆر مەزبووت بەڵام لە بەر جەور تەواو ڕووت و قووت دەبێ بەڵام لە بەر ڕەنج تەواو ڕووت و قووت دەس ڕەنجی شەریف ئەر زۆر دارەی بە ساڵی سێ قیمەت پەیدا ئەکا لۆ کەی ساڵانەی سەلەمی حاجی تووتن نیوە کار بە ناعیلاجی. بەس مامە شێخیش ئەبێ جیا بێ یا لە تەکیە بێ یا خانەقا بێ. شیوەن لە کزی کوردان گلاراومە ڕۆژەکەی ئەیلول تانەی چاومە، لە بیرت نەچێ باخچەی بەر سەرا بە خوێنی کوردی مەزڵوم ماو درا بە گولەی مەتەرلۆز ئاوپرژێن کراین بە گولەی مەترەلۆز ئاوپرژێن کراین لە سەر حەق خۆمان بە ناحەق کوژراین با پێی تێنەخەین ئەو خوێنە گەشە چون یادگاری ڕۆژێکی ڕەشە سوێندی پێ بخۆین تا ڕۆژی مردن کۆتایی نەکەین لە تۆڵە سەندن ئەو خاک و خوێنە کەینە نموونە بۆ ئەو میللەتەی ئەمڕۆ زەبوونە با لەناو پەڕەی مێژوو بمێنێ کورد تۆڵەی خوێنی بە خوێن ئەسێنێ. دکتۆر فوئاد ئەی دکتۆر فوئاد ئەی شێری نەمر هەتا قیامەت بۆ کورد کەڵکگر نەمردووی نامرێ نەخشی دڵمانی ئێمە بولبولین هەر تۆ گوڵمانی سەرتەقەکێشی نیشتیمانپەروەری، لاوی دلێری کانی جەوهەری! هەرچەندە ئێستا لاشەت پەنهانە، زەخیرەی مێژووی بۆ ئەم زەمانە. قارەمانی گەل شێری ڕووی مەیدان، ئاخر لەسەر چی وا تۆیان خنکان؟ بۆیە وا تۆیان هەڵکێشایە دار کە هەوڵتتەدا بۆ چینی هەژار سوچت ئەوە بوو کە فەرمووت کوردم کوردی بە نامووس بە دەست و بردم ئاخر بۆ کوژرای هەسێرەی کوردان چرای ڕووناکی هەناسە سەردان تۆ هەرگیز نامری هەر لە پێش چاوی لە مێژوومانا خاوەنی ناوی تۆ هەرگیز نامری قوربانی کوردان ڕووناکی دڵی وێڵی بن بەردان تۆ هەرگیز نامری لاوی نیشتیمانی لە دڵ دەرناچیت تۆ بە ئاسانی ڕۆحت بێدار بێ کە گەل هوشیارن ئێستا چاوبەربوو چاک خوێندەوارن تازە بە پارە ناخەڵەتێن بۆ کەس ڕێگەی ڕاستی بەرنادەن لە دەس. وەها ئەزانی کە ئێستەش کاسن؟ وەها نەزانی کە ئێستەش کاسن؟ دوژمنی خۆیان زۆر باشەناسن کچان دەس ئەگرن بە دەس برایان ئەسوڕێنەوە لە دووی هیوایان کەس کەس ناکوژێ لە ڕووی مەیدانا کەس ناکا بە پەن لە ڕووی جیهانا. هەندێ تیرە و بنەماڵە کوڕگەل کوردستان هەر ئەو باخەیە هەر ئەو کەژ و کێ و هەر ئەو شاخەیە لە گوڵ و بولبول لە پڵنگ و لە شێر پێ ئەگەیەنێ ئازا وەک دلێر شێخ بزەینی و شوان شێخی تاڵەبان شێخانی ئێشە دیانێ کەس نەزان پیری تەوێڵە و شێخی بیارە با منیش نەڵێم لە عام دیارە شێخی بەرزنجە ساداتی کرام گشت کێ کوڕی کێ نەوەی نێک نەوەی نێکنام میری میراودەل بەگزادەی پشدەر ئاغایانی کۆ شێری پڕ هونەر عەشرەتی بڵباس هۆزانی ئەڵوەند پارچەی نەورۆڵی لاوانی پەسەند سوورسوور و گەشکی سنجەری نەڕان لە ڕۆژی جەنگا وەک شێر ئەینەڕان زەنگنە و شیلانە کاکەیی و گۆران داسنی و فەیلی یا هۆزی سۆران قەڵەوزی و شێخان شێخی جەباری تاوگۆزی و مەلکەڕ شێری دیاری تاوگۆزی و مەلکەر شێری دیاری گەورک و مەنگوڕ خانی تیلەکۆ هەوشار و سەرپێڵ تا والی پشتکۆ میری کرماشان یانێ ئەمیر کول زەنگنە و داودە عەشیرەتی گل. ئاغای شیوەکەڵ هۆزی کافرۆش یا میران بەگی و شێخی کۆنەپۆش لەک و قەراوڵ چنگی و ورمزیار یا ئاغا سورەی تێغی جەوهەردار ناوداری و یاڵان غەوارە و باشکی باڵەکی و وەجاخ سوێسنی و سنکی یا جافەڕەشکە و کەڵوێ و ئاوکۆیی بنچینەی کوردان هۆزی مامۆیی جەلالی و زرار بێسەری و چوچان جێژ و جەباری مەنتیقەی بارزان بەرازی و سوسو و هۆزی قەڵخانی میری میرە جاف بەگی شیروانی تیرە و ڕەگەزی کوردی کوردستان ئەوەندە زۆرن نایەنە بەیان من چیم نوسیوە هەزار یەک نابێ تولی نادەمێ ئیتر کۆتا بێ. وتەی خەیاڵی لەگەڵ دارتوو. ڕۆژێ لە تەقدیر پاشای غەفار ڕەحمان و ڕەحیم سەبور و ستار دای لە دەماخم هەوای کوێستانان سەربەندی نەسیم ڕاوگەی جەیرانان تفەنگێ لە کار شەشخانی قەدیم قایش لە قەڵتاخ تەنکە تەڵاو سیم خان بە تاق و جووت، پێچ و لوول تا سەر، کوولەکە و دەرمان، بەن و بەند کەمەر. کێش و دەرم چاک، کەوان بە قووت، دەنگ و نەعرە بەرز، چەخماخ بە حوججەت. ترقەی دووڕوو، گوللەی فراوان، سیپە و قەرەوڵ، ڕاست ڕێک و ڕەوان. کردمە شانم وتم یا رەزاق رووم کردە سەحرا بە تەنیا و تاق ناگاه لە تەخدیر ناگاه لە تەقدیر واحد القهار رێم کەوتە شەخسێ ژێر سایەی یەک دار دار خەیلێ پیر بێ پرج و پێ بێ پرژ و بێ باڵ پەل و پۆ وەری و بە وێنەی عەوداڵ کلۆر و پووا و بێ بەرگ و بێ ڕەنگ بێ گەڵا و بێ شەوق وێنەی تەختەی سەنگ تۆکڵ هەڵوەری و ڕزاو و پووا و کرمە ڕێز وشک ئەعزای ساغ نەما و پێم نایە بەر پێ سەلامێکم کرد دەستی ئیخلاسیم بۆ سەر سینە برد پرسیار. پرسیم ئەی درەخت شەهانشای داران یا تاغی میران جەرگەی ناوداران دوور بێ لە حاڵت خەیلێ پەشێوی دەردی پیریە یا زەدەی دێوی کوا بەرگ و نیشان هەردە جارانت کوا هاژەی شالق سەر دیارانت کوا حەریری زەرد فەسڵی خەزانت کوا بەرگە ڕێزان گەڵاڕێزانت؟ نە نیشانەی تو نە سێف نە هەرمێ لە لات نەماوە نە زۆر نە کەمێ ئەگەر هەڵوژە ئەگەر چناری ئەگەر بناوەچ گەر مازووداری یا سپی چنار بەرزی تەماشایی یا خۆ ئەبەنۆس تەختی پادشایی یا خۆ دارجەوهەر پڕ لە جەوهەری یا خۆ حەیزەران دەستی عەسکەری ڕاستم پێ بێژە بێ دەردی سەری بێ سەمەر بووی یا هی سەمەری وەڵام بەسەد ناڵە و دەرد دار هاتە وەڵام وتی ئەی قانێع دەروون پڕ لە زام ئێستەوا ڕەنگم یەژی عوداڵە مەشهور بووم بە تووی مەحمودی سەروە مەحمودی سەرواڵە ئێستەوا ڕەنگم یەژی عوداڵە مەشهور بووم بە تووی مەحمووی سەرواڵە ئەمن دەسنەمام لەیلی عامریم یادگاری دەور موسا و سامریم خەڵفە درەختی عەسری شەدادم پێوەن کراوی ڕەنجی فەرهادم ئاو خۆر بووم لە جام عیشقەکەی مەجنوون چەند قەڕنم دیوە لە ڕووی دەهری دوون من هەر ئەو نەوڕەز هەر ئەو نەمامم پیری هات بەزمی شادی بەتاڵ کرد فەرەح و عەیشی شیرینی تاڵ کرد ئێستە کوا نەشئە و کوا سایە و بەرگم خەیلێ ئینتیزار ئازاری مەرگم عومر بە پیری نامەوێ سەد جار هانا ها خالق تۆبە و ئیستیغفار من هات لە باتی دانەی شەکەربار. بووم بە خۆراکی مەل و مۆر و مار مردنم فەرزە زیندەگیم ناوێ بۆچی بمێنم لە دونیا تاوێ قانع وتم ئەی درەخت بە عیشقی حەیدەر بە زڕەی شمشێر قەڵاکەی خەیبەر ئەڵا دۆس کێشان شاخ نەفیل بەکۆڵ بۆم بەیان بکە تەواو گفتوگۆ کێت دیوە بەچاو لەم دونیای بێ پۆ دارتو وتی ئەی قانع کۆنە دۆڵاشی تۆش لە بەدبەختی بۆ مردن باشی هیچ درۆ ناکەم بێ لاف و گەزاف مایل بون بە من ئەمیرانی جاف خشەی سفرەی زل قەهقەهەی قلیان چرکە و چرپەی باز زڕەی ئیستیکان چەند کوژیاوم دی لاش وەبانی لاش چەندە شێخم دی لە ناو دێی دۆڵاش قانع با بەس بێ قسەی بێ بێ سوود. لەلام ڕووناکە شاخێکی سەختی پشت و کۆمەکی وەخت و بێوەختی سەر کڵاوانت کوێستانی پڕ گوڵ تەماشای گوڵت زاخاوە دا دڵ چنوور و شەوبۆ بەڕەزا و کەرەس ڕێواس و پیچک دامێنی هەرەس کەوی دەنووبسوور کۆتری هاقوو قیژەی قژاکە قژقژی پەپوو کوێستانێ بەرزی لە گێتی تاکی خەتی ماجینۆی کوردی بێ باکی کوێستانی بەرزی بەرزە دەماخی گشت کەس ئەزانێ کە شاخ و داخی کتێبی زەردەشت کە ئاوێستایە وەک باقی کتێب خەڵاتی خوایە. بە زمان هەورامی هاتە سەر بەشەر یانێ های زەردەشت بووی بە پێغەمبەر تا دەوری خۆی بوو وەک باقی دینان بەڵام نەسخ بوو ئەویش بە قورئان ماریفەت و پیر وتەی شالیارە کە بە پیرشالیار لە گشت دیارە. نەهاتنە ناوت سەربەخۆ ژیایی بۆ لاوەکانت تۆ پشت و پەنایی ئێستە نازانم بۆچی بێ ڕەنگی دوور بێ لە گیانت بۆچی دڵتەنگی.